پاری بیست و پێنج. هیچ کەس حەز ناکات دەستووری پێ بکرێت بەڕێزان. سەرەنجام ئەو هەلەم بۆ ڕەخسا کە توانیم لەگەڵ خاتوو ئیدا تارنل ئاشنا ببم کە یەکێکە لە گەورەترین و سەرکەوتووترین ژیاننامەنووسانی ئەمریکا و ئەو شانازییەشم دەست کەوت کە پێکەوە شەوێک بخۆین. کاتێ کە بە خاتوو تارنلم وت کە خەریکی نووسینی کتێبێکم بەم ناوەوە هونەری هاوڕێ گرتن ئەو خۆشحاڵی خۆی دەربڕی و گفتوگۆکەمان گەیشتە بابەتی گرنگ کە ڕەفتاری خەڵکانە لەگەڵ یەکتردا. خاتوو تارنل بۆمی وت کە بۆ نووسینی شەرحی ژیانی ئودن یانگ لەگەڵ پیاوێکدا کە سێ ساڵ هاوکاری یانگ بوو لە هەموو ئەم ماوەیەدا لە ژوورێکدا پێکەوە کاریان کردووە، چاوپێکەوتنێکی تئر و تەسەلی ئەنجامداوە و زانیارییەکی زۆری لە قسەکانی هاوکارەکەی یانگ بەدەست هێناوە. خاتوو تارنل لە ڕوونکردنەوەی شێوازی ڕەفتاری ئودن یانگدا بۆی باسکردم. ئەو پیاوە پێی گوتم لە هەموو ئەو ماوەیەدا کە لەگەڵ یانگدا هاوکار بووم هەرگیز نەمبیست کە یانگ ڕاستەوخۆ دەستوور بە کەسێک بدات، ئەو هەمیشە پێشنیاری دەکرد هەرگیز دەستووری نەدەدا. بۆ نموونە ئودن یانگ هیچ کاتێ نەیدەوت فڵانە کار ئەنجام بدە. من لە زمانی ئەوەوە تەنانەت بۆ جارێکیش نەمبیست کە فڵانە کار ئەنجام بدە و فڵانە کار ئەنجام مەدە. ئەو لە بری دەرکردنی دەستوور دەیگوت مومکینە دەربارەی ئەم بابەتە بیرێکی لێ بکەیتەوە. یا وا دەزانی ئەم شێوازە کاریگەر بێت؟ زۆربەی کاتەکان پاش نووسینی نامەیەک دەیگوت، دەربارەی ئەم نامەیە چ ڕایەکت هەیە؟ ئەگەر لە کاتی خوێندنەوەی نامەکەدا یەکێک لە بەردەستەکانی بیووتایە، وا دەزانم ئەگەر ڕستەکە بەم جۆرە بنووسین باشتر بێت، ئەو مەجالی بە لایەنی بەرامبەر دەدا تا ئەو کارە بکات. ئودنیانگ هەرگیز داوای لە بەردەستەکانی نەدەکرد کارە تایبەتییەکانی خۆی بۆ ئەنجام بدەن. ئەو لەو باوەڕەدا بوو کە هەر کەس ئەرکێکی هەیە هەر جۆر کە بە باشی دەزانێت دەبێت ئەرکەکەی ئەنجام بدات و ئەگەر هاتوو لە ئەنجامدانی ئەرکەکەیدا تووشی هەڵەیەک هات دەتوانێ لەو هەڵەیەی دەرس وەربگرێ. ئودن یانگ لەو باوەڕەدا بوو تاکوو کاری هەڵە ڕوو نەدات کاری دروست مانایەکی نابێ. هەڵە دەبێتە هۆی بەبایەخبوونی کاری دروست. ڕێگەی ئەنجامدانی کاری ڕاست و دروستمان فێر دەکا. پەندوەرگرتن لە هەڵە دەبێتە هۆی پوختبوون و دەستکەوتنی تەجروبە، منیش دانی پێدا دەنێم کە ڕای ئودنیانگ ڕاست و دروستە، شێوازەکەی ئەو دەبێتە هۆی ئەوەی کە مرۆڤ پەی بە هەڵەکانی خۆی ببات و لە ڕەهەندی چاکسازیدا جوانکار بێ. لە هەمان کاتدا کاریگەرییە گرنگترەکەی پاراستنی غرور و کەسایەتییەکە بۆ ئێمە بایەخێکی زۆری هەیە، مرۆڤ کاتێ کە تێدەگات، هەلێکیان داوەتێ تاکو بەسەر هەڵەکانیدا زاڵ ببێت و ئەویان نەشکاندووە، ئەوا لەبری یاخیبوون هاوکاری دەکا. بەوەی کەوترا بۆ گۆڕینی خەڵکان و چاککردنیان لە ڕێگەی خواستە دروستەکانی خۆماندا دەتوانین ئەم ڕێسایەی لای خوارەوە بەکار ببەین، لەبری دەرکردنی دەستوورێکی ڕاستەوخۆ، خواستەکانی خۆتان لە شێوەی پێشنیار و پرسیاردا ئاراستە بکەن. بەڕێزان فەرموون لەگەڵ پاری بیست و شەش با ئابڕووی لایەنی بەرامبەر پارێزراو بێ. خۆشەویستان چەند ساڵێک لەمەوبەر کۆمپانیای جەنەڕاڵ ئەلکتریک تووشی کێشەی گواستنەوەی یەکێک لە کارمەندە گرنگەکانی خۆی هات. بابەت لەم پێیە بوو کە شارل شتاینمتز زانای پلە یەکی کارەبا کە سەرۆکی کاروباری کۆمپانیا بوو، بەهۆی نەبوونی دەسەڵاتی پێویست لە کاروباری ئیداری و ژمێریاری دەبوو پۆستەکەی خۆی جێبێڵێ. کۆمپانیا بۆ بەرگری کردن لە وەستانی کار و هەندێک مەسەلەی لەم جۆرە، ناچار بوو کە بەڕێز ئیشتاینمتز بخاتە لاوە. کێشەکە بەم جۆرە چارەسەر کرا کە بەڕێز ئیشتاینمتز لە پۆستێکدا کە تایبەت بوو بە کاری خۆیەوە دانرا و لە بری ئەو کەسێکی لێهاتوو و شارەزا بە کاروباری ئیداری و ژمێریاریان دانا. بەڕێز ئیشتاینمتز ئێستا لە پۆستی ئەندازیاری ڕاوێژکاری کۆمپانیا کاری خۆی ڕادەپەڕاند و لە ئەنجامی ئەم ئەرکەشدا سەرکەوتوو بوو. بەڕێز ئیشتاینمتز پیاوێکی ئێجگار، هەستیار و زوودڕەنج و ناسک بوو کە لە حاڵەتی بۆ دەرکەوتنی بێتوانایی خۆی لە پۆستێکدا و خرانەلاوەی زۆر بە توندی ناڕەحەت دەبوو، بەڵام گۆڕانکارییە نوێیەکان مۆڵەتی ئەوەی دا کە ئەو ئابڕووی خۆی بپارێزێت و هەستەکانی بریندار نەبێت و لە هەمانکاتدا لێهاتوویی خۆشی پیشان بدات. بەڵێ بەڕێزان، لەو گۆڕانکارییانەی کە هاتوونەتە دی، بەڕێز ئیشتاین متز خۆشحاڵ بوو، چونکە دەیتوانی لە زانیاریی هونەری خود سوود وەرگرێت و سەرچاوەی کاریگەری بێت و کۆمپانیای جەنەراڵ ئەلیکتریکیش خۆشحاڵ بوو چونکە کارەکە بە ڕێکوپێکی ئەنجام دەدرا و زانایەک بۆ خزمەت پارێزراو بوو. کاروباری ئیداری و ژمێریاری هەروەها باش بەڕێوە دەچوو و مەسەلەکان بە هێمنی یەکلایی دەبۆوە. بەڕێزان زۆر کەمن ئەو کەسانەی کە بایەخ بە لایەنی بەرامبەر بدەن و هەستەکانی لە بەرچاو بگرن لە کاتێکدا کە ئێمە لە نێوان هەستەکانی کەسانی تردا هەنگاو هەڵدەگرین و ڕێگەی خۆمان دەدۆزینەوە بەردەوام ڕەخنە لە کەسانی تر دەگرین ئەگەر بۆمان لوا تەهدیدیشیان دەکەین لە منداڵێکەوە بیگرە تا کارمەندێک لە بەرامبەر کەسانی تردا ڕەخنەیان لێ دەگرین و ئەوەمان لە یاد دەچێ کە بەو کارەمان هەستەکانی ئەوان بریندار دەکەین. ئێستا ئەوە کە بە کەمێک بیرکردنەوە دەتوانین ڕەخنەکانی خۆمان بە جۆرێک بەیان بکەین و یاخود هەلێکمان دەست بکەوێت کە سەرەڕای گەیشتن بە مەبەستی خۆمان بارودۆخی لایەنی بەرامبەریشمان لەبەر چاو گرتبێ. دەرک کردنی بارودۆخ و حاڵەتی ڕینی بەرامبەر یارمەتیمان دەدات کە خواستەکانی خۆمان بە جۆرێک بخەینە بەردەم کە چزوومان کەمتر ئازاراوی بێ. با جارێکی تر ئەگەر حاڵەتێکی نۆگونجاوی وەک دەرکرانی خزمەتگوزار و یاخود کارمەندێک ڕوویدا ئەم خاڵەی کە دەیڵێم با لە بیرماندا هەبێت. لێرەدا دەمەوێت بەشێک لە نامەی مارشاڵ گرانگرتان بۆ نەقڵ بکەم کە پسپۆڕێکی ژمێریاریە و لە ڕیزی ژمێریارە شارەزاکانە. کاری ئێمە وەرزییە و هەر لەبەر ئەمەیە ناچارین پاش تەواوبوونی کار ژمارەیەک لەو کەسانەی کە دامانمەزراندوون دەربکەین، ئەم بارودۆخە بە شێوەیەکی ئاسایی لە مانگی مارسدا ڕوودەدات. لە کۆتایی مانگی مارسدا عادەتمان کردووە کە کارمەندە زیادکارییەکان وەڵام دەکەین، شێوازێک لەم بوارەدا بەکار دەبەین کە بۆ تاکەکان جێی ڕەزایەت نەبوو، دەبوو هۆی ڕەنجاندن و شکاندنی ئەوان لەو جۆرە حاڵەتانەدا یەکێک لەوانم بانگ دەکرد و دەموت بەڕێز، وەرزی کارمان تەواو بووە و چیدی کارێکمان بۆ ئێوە نییە. هەڵبەتە ئاگاداری ئەوە هەن کە ئێمە ئێوەمان بۆ وەرزێکی کار دامەزراندووە. کاریگەری ئەم قسانە لەو کرێکارانەدا کە دەبوو دەربکرانایە، نائومێدی دروست دەکرد و ئەم هەستەی لەواندا دەهێنایە دی کە شتێکی زیادەن و پاش مەسرەفبوونیان فڕێ دەدرێن. بە تازەیی بڕیارم داوە کە لەگەڵ ئەم کەسانەدا بە وردەکاری و ئەدەبێکی زیاترەوە ڕەفتار بکەم. هەر لەبەر ئەمەشە کارەکانی ئەوانم لەو ماوەیەدا کە لە لای ئێوە کاریان دەکرد دەخستە بەر لێکۆڵینەوە و چاوپێداخشاندن و پاش پێداچوونەوە یەکە یەکەی ئەوانم بانگهێشت کرد و بە هەر کامێکیان مەسەلەگەلێکی لەم بابەتەم وت بەڕێز ئێوە کارەکانتان زۆر باش ئەنجام داوە. ئەمەم لە کاتێکدا دەوت کە بەڕاستی کارەکەی باش بوایە. ئەو کاتەی کە ئێوەم بۆ کارێک نارد بۆ نیۆیۆرک، ئەو کارە دژوار بوو کە بە سەرکەوتووییەوە ئەنجامدرا. ئێمە دەمانەوێت ئێوە بزانن کە دامەزراوەکەی ئێمە بە بوونی ئێوە شانازی دەکا. ئێوە مرۆڤێکی ئامادە و لێهاتوون لە هەر شوێنێک کە کار بکەن سەردەکەون. ئەم دامەزراوەیە متمانەی بە ئێوە هەیە و لە کاتی پێویستدا بێگومان سەر لە نوێ داتان دەمەزرێنێتەوە. ئەم بابەتە هەرگیز فەرامۆش نەکەن. بەڵێ بەڕێزان بەم قسانە کرێکارەکان بە هەستێکی باشترەوە مۆڵەت دەدران، چونکە وا بیریان نەدەکردەوە کە پشتگوێ خرابن و کاتێکیش بوارێک بۆ کارکردنی ئەوان بهاتایەتە دی بەو پەڕی حەز و خواستەوە دەهاتنەوە لای ئێمە. بەڕێز دەیوید هورو سەفیری پێشووی ئەمریکا لە مەکسیک بەهرەیەکی سەرنجڕاکێشی هەبوو لە دامرکاندنەوەی شەڕی نێوان دوو کەس و ئاشتکردنەوەی ئەواندا. کاتێک دوو کەس لە تاو توڕەیی لە بارودۆخێکدا بوون کە دەیانەویست یەکتری لەت لەت بکەن بەڕێز دەیوید بە وردی خاڵە هەستیارەکانی نێوانیانی لێک دەدایە و دەستی دەکرد بە ستایش و لێکدانەوەی تایبەتمەندیەکانی هەرکامێکیان لایەنەکانی شەڕیش دەیان بینی کە نابێت وەها باشی یەک بە خەشم و توڕەیی لە ناو بەرن هەر بۆیە زۆری لەسەر نەدەڕۆیشتن بەڕێز دایوید هەرگیز هیچ کەسی بە تاوانکار ڕانەدەگەیاند و یاخود هەقی نەدەدا بە کەسێک و کەسێکی تر تاوانبار و مەحکوم کات، ئەو ئابڕووی هەردوو لای دەپاراست، کارێک کە هەر داوەرێک دەبێت لەبەرچاوی بگرێت. پیاوانی گەورە هەرگیز کاتی خۆیان بۆ ڕاگەیاندنی سەرکەوتنەکان و کارە درەوشاوەکانیان زایە ناکەن، لە ساڵی هەزار و نۆ سەد و دوازدە دا پاش چەندەها سەدە دوژمنایەتی، تورکەکان بڕیاریاندا یۆنانییەکان لەسەر زەوییەکانی خۆیان دەربکەن. مستەفا کەمال پاشا بە شێوازی ناپلیۆن بۆ سەربازەکانی وتاری دا. بەرهەمی ئەم وتارەی وروژانی سەربازەکانی تورک بوو بووە هۆی ئەوەی کە تورکەکان لە شکستدانی یۆنانیەکاندا سەرکەوتوو بوون. ئەو کاتەی کە دوو ژەنڕاڵی یۆنانی بە ناوەکانی تریکوبیس و دیونیس بۆ تەسلیم بوون هاتنە ناوەندی فەرماندەیی دەستیان کرد بە جنێودان پێیان و گاڵتە پێکردنیان. بەڵام ڕەفتاری ئەتاتورک لەگەڵ ئەواندا جیاوازی هەبوو. جیاوازیەک. کە لە نێوان پیاوێکی گەورە و پیاوانی ئاساییدا هەیە. ئەتاتورک بە هیچ جۆرێک سەرکەوتنەکەی خۆی نەدەدایەوە بە ڕوویاندا. لەگەڵ هاتنە ژوورەوەی ژەنڕاڵە یۆنانییەکان لەگەڵیاندا تەوقەی دەکرد و یەکترناسینی ئەنجام دەدا و فەرمووی لێ دەکردن کە دابنیشن و پاشان وتی دیارە زۆر ماندوون. ئەتاتورک لەگەڵ دوو ژەنڕاڵەکەدا بە تێر و تەسەلی باسی شەڕیان کرد و توانی بە کورتی ئەم ڕستانەی لای خوارەوە ئەو شکستە دەروونییەی ئەوان چارە بکات. شەڕیش جۆرێکە لە پێشبڕکێ، جاری وا هەیە چاکترین یاریزانەکانیش یاریی دەدۆڕێنن، کەواتە ئێوەش ئەم مەسەلەیەتان لەبەر چاو بێت. با ئابڕووی کەسایەتی کەسی بەرامبەر پارێزراو بێ، بریندارکردنی هەستی خەڵکان کاری مرۆڤە گەورەکان نییە.